ئیمامی شافعی ڕەحمەتی خوای لێبێ شعرێکی هەیە بە عەرەبی مامۆستایە کردوێتی بە کوردی ئەفەرمێ توێشی سبەینێت هەڵبگرە کە ڕێبواری سەرسەفەری بەس دنیا بدە بە کۆڵتا کە نازانی بۆ کوێی بەری کۆکردنەوەت بۆ خەڵکییە، بۆ ئەوانیشە کۆڵبەری. جێی توێشوودارانت دەوێ و بە تەماش نیت توێشووبەری. پڕکە توێشوو کە ئێستات لە بەردەمدایە، شەوی تاریکت لە پێشە، ڕێگە ئیحتیاجی چرایە، بە سبەی نێوە مەنازە. خوا دەزانێ چەندی دوێنێ و ئەمڕۆ لە ژێر خاکایە. زۆر جار تەرمت بۆ گۆڕستان لەگەڵ خەڵکیدا بردووە، دڵنیابە ئەو ڕۆژەش دێ تەرمەکەی تۆ کە خەڵکی هەڵیان گرتووە. بەڕێزان، پێویستە هەموو موسڵمانێک خۆی ئامادە بکا، بۆ مردن بە ئەنجامدانی کاری چاکە و دوورکەوتنەوە لەو شتانەی کە حەرامن و هەمیشە مردنمان لە یاد بێ پێغەمەری خوا صلی الله علیه وسلم فەرمێ ئەکتیڕو من ذکر هذه اللذات لذات زۆر یادی ئەو شتە بکەن کەوا یادی خواتان لەبیر نەباتەوە هەرکەسێ وابکا ماڵ و مناڵی خوا و زیکری خوای لەبیر بباتەوە فاولئک هم الخاسرون ئەوانە گرەویان دۆڕاندووە خەسارۆمەندن وانفقو ببەخشن مما رزقناکم لەوەی پێم داون من قبل ان یاتی احدکم الموت بەر لەوەی مردن یەخە بە یەکێکتان بگرێ، فیقولا، لەوکاتە کە مردن سواری سەری ئەبێ بڵێ، رەبی، خوای گیان، لەولا ئەخەرتەنی الی اجل قریب، ئەوە بۆ دوام ناخەی، ماوەیەکی کەمم نادەیتێ، کەم کەم. فاصدق، وەعد بێ سەدەقە بکەم، خێر بکەم، واکن من الصالحین، وە بڕیار بێ لە ڕیزی پیاو باشانا بم، دەستەی خراپ بەجێ بێڵم. خوا ئەفەرمێ، ولن یوخر اللە نفسا اذا جاء اجلها، هەر کەسێ مردن وادەی مردنی هات، خوا دوای ناخا. واللە خبیر بما تعملون خوا ئاگادارە لەوەی کەوا ئێوە دەیکەن. گومانی تیا نییە ئەمە ئاوات و هیوای هەموو کەسێکە لە سەرەمەرگا چاک بێ یاخرا بگەڕێتەوە بۆ دنیا مۆڵەتی بدرێ بۆی ئەوانەی لە دەستی دەرچووە پێیان نابچێتەوە کاری چاککاو تۆبە بکاو گەردنی خەڵک بەخۆی ئازا بکا بەڵام بەڵام سوودی نییە و نایەتە دی بۆیە چاکترە ئەمڕۆ کە لە حاڵی تەندروستی و دەسەڵات و ژیان داین ئەو ڕۆژەمان لەبیر بێ خۆمانی بۆ حازر بکەین و دوورکەوینەوە لەوەی کەوا ئەبێ بە کۆڵی گوناح و ئەژنۆمان ئەشکێنێ و لە پردی سیڕات بەرمان دەداتە خوارەوە بۆ دۆزەخ بەڕێزان هەموو ماڵێک کە کەسی تیاابێ کەسیان لێ ئەمرێ بەڵام ئەوەی نایزانین بەڕێکردنی مردووەکانمانە بۆ قیامەت بۆیە گەر کەسێک مرد پێویستە لەسەر خزمان و دراوسێ و دەوروبەرەکەی ئەم کارانەی بۆ ئەنجام بدەن بەلای کەمەوە یەکەم پێڵوی چاوەکانی دابخەن ئینسان کە مرد گیانی دەرچوو چاوی ئەڕوانێ پێغەمەری خوا فەرمێ ئین الروح اذا قبض تبعه البصر گیان کە دەرچوو چاو شوێنی یەکەوێ یانی چاوەکان سەیری ئەو گیانە ئەکا کە ئەڕوا و بەرز ئەبێتەوە بۆیە پێویستە پێڵوی چاوەکانی بنێی بە یەکا با چاوی زەق نەبێ و بە دەرەوە نەبێ و دەمیشی دابخرێ باشە بە دەسە سڕێک ژێری چەناگەی لەسەر سەریا بەسێ بە زۆرتن نا هەرەوەنەی دەمولێوی جووت بێ بۆی دوایی ئاو و سابووناو نەچێتە ناوسکی دووهەم، دەستەکانی و قاچەکانی نەرم بکەنەوە و پاڵیان بەنەوە بە جەستەکەیەوە، مەسەن ئاوایە دەستی لەسەر سمیەتی ئەمەیان کانوێلای تیایە دەریەهێنی جومگەکانی کەمێک وای لێ ئەکەیت تۆزێ یاری پێ ئەکەیت تا نەرمە بێتەوە دوایی پاڵی ئەدەیتەوە بە جەستەکەوە قاچی هەڵکشاندووە ئاوا ئەژنۆی بەرزە گیانی دەرچووە ئەبێ بەر لەوەی کەوا ڕەق بێ محاولە بکەی ئەژنۆی دانێ ئەگینا لە قەبرەکە هەم خەڵک گیرە خوا بە دەستی ئەوەو هەم ئەویش گیرە خوا بە دەست قەبرەکەوە سێم بە قوماشێک مردوەکە داپۆشین کە ئەمە لای ئێمە هەر باوی نییە جەنازەیە لەو ناوە خەڵک سەیری ئەکا لەسەر مردوو شۆر سەیری ئەکا نا باش وایە ئەو جەنازەیە بە پەردەیەک دابپۆشرێ یانی هیچ کوێی بە دەرەوە نەبێ بە جلو بەرگەکەی خۆیەوە چوارەم پەلە بکەن لە ئامادەکردنی دا و نوێژ لەسەرکردنی و بە خاک سپاردنی چونکە پێغەمەری خوا فەرمێ ئەسری عوبیل جەنازەتی پەلە بکەن لە جەنازەیا چونکە ئەگەر چاک بێ ئەوا ئەفەرمێ قدمونی قدمونی زوو بمبەن خوا نەخواستە ئەگەر خراپیش بێ پێغەمەری خوا فەرمێ ئەوە شەڕێکە و لەسەر شانی خۆتان زوو دای ئەنێن ئەویش ئەڵێ وەی لەکم ئیلا ئەینە تەذهبونە بی ئەوە بۆ کوێم بەبەن ماڵتان کاول بێ لەبەر ئەوە ئەبێ پەلە بکرێ لە جەنازەدا و ئیهمال نەکرێ. سونەتە لەو شار و شوێنەی گیانی دەرئەچێ لەوێ بنێژرێ. خەڵکی کوێیە لەوێ بنێژرێ نەبرێ بەم لاولا. سەحابەکان لە جەنگی ئوحودا شەهید بوون، ئوحود زۆر دوور نییە لە مەدینەوە. یەکیان مامی پێغەمبەر و برای شیریشێتی کەچی لەوێ ناشتنی، نەیبردنەوە. شۆردنی مردوو شۆردن و کفنکردن و نوێژ لەسەرکردن و ئەسپەردەکردن فەرزی کیفایەیە یعنی ئللا ئەبێ خەڵکانێک ئەمانەی بۆ بکەن ئەم مردووە بشۆرێت کفنی پێوە بپێچرێ نوێژی لەسەر بکرێ بکرێ بەژێر خاکەوە ئەمانە فەرزن ئەگەر چەند کەسێک کردی لە کۆڵی هەمووان ئەکەوێ ئەگەر کەسێ نەیکرد هەمووان گوناحبار ئەبن لەو مەملەکەت و مەنتیقا کە ئاگادارن ئەو کەسە مردووە لە پێشترین کەس بۆ شۆردنی مردوو ئەو کەسەیە مردووەکە وەسێتی کردووە بیشۆرێ ئەگەر کەسێک وەسێتی کرد من فڵانە کەس بم شۆرێ ئەوە لە هەموو کەسێ لە پێشترە مەگەر حازر نەبێ یا نەتوانێ و نەخۆش بێ، ئەگینا وا باشە ئەو کەسە بیشۆرێ، وەسیەتەکە جێبەجێ بکا، چونکە خۆی حەزی بەوە کردووە. ئەی ئەگەر ئەوە نەبوو، باوکی، ئەگەر پیاو بوو، باوکی مردووەکە، باوک نەبوو، کوڕی مردووەکە، برای مردووەکە، مامی مردووەکە و بەو جۆرە لە خزمی نزیکەوە تا دوورەکەویتەوە. ئەگەر ژن بوو، ئەو کەسەی ژنەکە وەسیەتی کردووە بیشۆرێ. ئەگەر ئەو نەبوو دایکی ژنەکە، کچی ژنەکە، خوشکی ژنەکە، پووری، خوشکی باوکی، خوشکی دایکی، ئەمانە لە پێشترن بۆ ئەوەی بیشۆرن. حەقی بەسەر ئەمانەوە بیشۆرن. کەواتە لەم وتارەوە بڕیار بەن، مەڵێن ئاخر بەخوا من مردوو بشۆرم زیڕەکەم، نا. هیچ نییە مردوو جەستەیەکی بێگیانە فەقیرە ئاگای لێ نییە ئاوی پێ ئاکەی گەرمە ساردە کەسی خۆتە ڕێزی لێ بگرە هەر کەسێکیش مردوو بشۆرێ ئیسیفادەی زۆری لێکا بۆ قەبر و قیامەتی خۆی بەڵێ ئینجا ئەگەر لە شوێنێکە پیاوێ مرد پیاوی لێ نەبوو بەس ژنی لێ بوو ئاواییەکە یەک پیاوی تیا نییە بە خۆڵێکی پاک تەیەمومی بۆ بکرێ لە باتی شۆردنەکە نابێ ئەگەر پیاوێ مرد ئەو شوێنە بەس ژنی تیا بوو پیاوی تیا نەبوو نابێ ژن بیشۆرێ با ژنەکە زۆر چاکیش بزانێ مردوو بشۆرێ نابێ ئەگەر ژنێ مرد دروست نییە پیاو بیشۆرێ ئەبێ تەیەمومی بۆ بکرێ تەیەمومەکەشتان پێ ئەڵێم دوعای چۆنە ئەگەر مناڵێ مرد لە حەو ساڵ کەمتر بوو یەک و دوو سێ و چوار و پێنج ساڵان بوو کوڕ بێ یا کچ بێ ئەو کاتە ژن ئەتوانێ بیشۆرێ و پیاویش ئەتوانێ بیشۆرێ بەڵام وا باشە ئەگەر کوڕ بوو پیاو بیشۆرێ و ئەگەر کچیش بوو ژن بیشۆرێ پێویستە مردووەکە عەورەتی دابپۆشرێ کە ئەمە لە وڵاتی کوردەواریە گوێی نادرێتێ جەنازەیەک لەسەر ئەو مردوو شوێرە ڕاکشاو ڕوت و قوت ئەمە گوناحە خەڵکینە ئەمە حەرامە خەڵکینە تۆ چۆن شەرمەکەی لە خۆت نایەڵی خەڵک شەرمگە و ببینێ ئەو مردووەش حەزەکە کەس شەرمگەی نەبینێ کەواتە مردوو نابێ ڕووت بکرێتەوە، ئەگەر ڕووت کرایەوە ئەبێ پشتەماڵێک بەینی ناوک و ئەژنۆی دابپۆشێ، ئەگینا هەمووان گوناهبار ئەبن ئەوانەی لەو ناوان پشتەماڵێک ئەیەنین، خاولیەک ئەیەنین ئەوەنە پان بێ مەترێ پان بێ بەینی ناوک و ئەژنۆی ئەیپێچین لەم جەنازەکە ئینجا دوایی جلەکانی دائەکەنین. تارەتی بۆ بگرێ هەر وەکو خۆی چۆن بە زینوی تارەت بۆ خۆی ئەگرێ بەو جۆرە ئینجا سونەتە لە لای ڕاستیشەوە دەست پێ بکات لە دەست نوێژ گرتنە دەست نوێژی بۆ ئەگرین ئەوە تارەتی بۆ گرت ئینجا ئاو لە دووتی و ئاو لە دەمی ڕایە بەس نابێ ئەو چێتە خوارەوە بە پەنجەیەک قوماشێکی پاک پەنجە خاتە ناو دەمی دانەکانی و ئاو بەلووتێ و مشی بۆ ئەکاوەکو خۆی ئەوە ئەوە ئینجا ئاوە یا بە دەموچاویەوە جارێک دەستی تێخا جاری دووەم و سێم ئەوە سێ جار دەموچاوی بۆ شۆرد و باڵی ڕاستی تا ئانیشکی باڵی چەپی تا ئانیشکی مەسحی سەری بووە کاو گوێچکەکانی قاچەکانی بۆ ئەشۆرێ ڕاست ئینجا چەپ ئەوە دەستنوێژی بۆ گرت ئینجا یەینە سەر ئەوە کە لە وڵاتی ئێمە باو نییە جاری وار سابوونیشی لێ نییە بەڵام لەو مەکە و مەدینەیە ئەوەنە دەرمانیان داناوە بۆ شۆردنی مردوو عەجیب سدر یعنی مرد درەختی مرد کە بۆنێکی خۆشی هەیە و بەرێکیشی هەیە وەکو قەزوان ئەو ئەو سیدرە ئەو مردە بۆن خۆشە ئەی کوتن بشتی یەکەن ئەی کوتنەی هاڕنە بێ بە تۆست ئەیکەنە ناو ئاو بۆنی زۆر زۆر خۆش ئەیکەن بە سەری مردووەکە جوان ئەیکەن بە سەریا لەگەڵ سابوونا تێکی ئەکەن ئینجا دوایەوە ئاوی پیا کەن و ئەیشۆرن ئینجا هەمی تر هەر لەو سدرە ئەکەنە ناو ئەو تەشت و مەنجەڵ و ئاوە ئینجا دوایەوە لاشەکەیشی پێ شۆرن بۆی بۆنی خۆش بێ دوایەوە کافور ئێنن کافوریش هەر مادەیەکە لای ئەوانەی ئاڵەتوش دەفرۆشن هەیە ئەویش بۆنی خۆشە ئەیکەنە ناو ئاوەکە لاشەکەی پێ شۆرن بۆوەی کەوا ئەم مردووە بەڕێ ئەکەین بۆ لای خوا بۆنی خۆش بێ جوان خاس بێ پێکەوتوو بێ ئەگەر مسوڵمانێک مرد بەر سمێڵی زۆر بوو یانی سمێڵی هاتووە خوارەوە باش وایە ئەو کەسە بە مقەست بەر سمێڵەکانی بۆ بقرتێنێ بەڵام دەستکاری ڕیشی و سەری ناکا موی ڕیشی لا نابا و موی سەریشی لا نابا بەڵام بەرسمێڵی ئەگەر زۆر بوو بەرسمێڵی بۆ بکاو بۆی بقرتێنێ ئەوە باشە ئینجا لای ڕاستی مردووەکە ئەشۆرێ سەری شۆرد لای ڕاستی پێشەوەی ئەم لایە بۆ خوارەوە یانی ئیکەی بە دوو بەشەوە تا خوارەوە پێشەوە ئینجا پشتەوە تۆزێ ئاوا ئیخا پشتەوەی لای ڕاستی ئەشۆرێ تا خوارەوە ئینجا لای چەپی بەشی پێشەوەی دوایەوە بەشی دواوەی ئەمە یەک شۆردنە جارێکی تر وائەیشۆرێ ئەمە دوو شۆردنە جارێکی تر وائەیشۆرێ ئەمە سێ شۆردنە. سوننەتە بە ئاوی سارد مردوو بشۆرین، بە ئاوی سارد، ئاوی گەرم نەبێ، مەگەر خوێنێکی پێوە بووبێ، قەدماغەی بەستبێ، یا چڵکی زۆری پێوە بێ لێی نەبێتەوە، ئاوەکە مەیلی گەرمی نەکا، ئەو کاتە ئاوی گەرم باشە، ئەگینا ئاوی گەرم جەنازە تێک ئەیا. ئەگەر مردوو لە سێ جار زیاتریش پێویست بوو بۆی بکرێ قەینا هەندێ مردووە خوێنی لەبەرەچێ یا مەسەلەن پیسیەکی لێ دەرەچێ یەک دوو جار سێ جار ئەگەر توانیت بیشۆری دوای ئەوە گەر حەلی نەبوو ئەبێ بە لۆکە شوێنی ئەو برینە یا پاش و پێش و مەنفەزەکانی ئەو ئینسانە لۆکەی تێ بکەی بەینی ڕانەکانی و ئەو شوێنانەی بۆ ئەوەی کەوا ئیتر نەجاتت بێ لەو حاڵەتە. ئەبێ مردوو بە خاولیەکی پاک وشک بکرێتەوە حەیچ لە ماڵەوەی چی لەگەڵا نایەن بۆ چونکە هەرچیان لەگەڵیان دوای فڕێدەن ناچێت نابێ بچێتەوە ماڵە خانم ئەمری کردووە نا ئەبێ خاولیەکی پاک کەستان بینێ بچێ بۆ حەمام خاولی پێ نەبێ مەگەر لە حەمام خاولیە بێ ئەبێ بە خاولیەکی پاک، بە قوماشێکی پاک، بە جل و بەرگێکی پاک ئەو مردوە دوای شۆردنی کامڵی جوان وشک بکرێتەوە بۆی کفنەکە تەڕ نەبێت. ئەگەر کەسێ لە حەج مرد بەس بە ئاو ئەشۆرێ و بە مۆرد ئیتر دەرمان و شتی تری تێ ناکرێ نابێ بۆنی هەبێ چونکە لە ئیحرامایە و لە کفنیشا دەموچاوی دا ناپۆشرێ ئەبێ بە دەرەوە بێ ئەگەر جەنازەیەک لەبەر سووتان یا تەقینەوە یا هەر حاڵەتێک نەئەکرا بشۆرێت توانای شۆردنی نەمابوو ئەوەت تەیەمومی بۆ ئەکرێ ئەگەر دەموچاوی مابوو لەگەڵ دەستەکانی مابوون تەیەمومی بۆ ئەکەین لە باتێوەی بیشۆرین چ چی بشۆرین کوێ بشۆرین ئەکرێتە ناو کیسەیەک نایلۆنێک ئیتر تەیەمومی بۆ ئەکرێ بە تەیەموم نەجاتی ئەبێ ئینجا با ئێستا باسی تەیمومەکەتان بۆ بکەم بەر لەوەی کفنی کەین بەڕێزان لەم سەر ئەرزی خوا یەک جۆر تەیموم هەیە دڵتان لای منە دوایی بۆی خراپ نەیگێڕنەوە. تەیەموم بریتیە لەوە ئەبێ خۆڵێکی پاک بێنین، صعیدا طیبا، خۆڵێکی پاک، تراب، خۆڵ، خۆڵ، ئەم خۆڵە ئەبێ تۆزی لێ هەڵسێ، وشک بێ ئنجا ئەبێ دەستی پیا بکوتێ ئەو کەسەی تەیمومەکەی بۆ ئەکا بۆ خۆت خۆ دەیکەی بەڵام ئیستا ئەوە مردوویەکە ئێمە تەیموم بۆ ئەکەین دەست ئەکوتی بە گڵەکە پەنجەکان تەکەیتەوە ئاوا ئەگەر خۆڵی زۆری هەڵگرتبوو ئاوای لێ بکە بۆ ئەوەی خۆڵەکە تۆزێکی بوەرێ ئینجا بێنی بە دەموچاوی مردووەکە بەم جۆرە نێتی ئەوەی لێنی کەوا غسڵیەکەی یا نوێژی لەسەر حەڵاڵەکەی لەگەل لەباتی دەست نوێژا بوو ئەڵێ نێتمە نوێژ لەسەر خۆم حەڵاڵەکەم وەسەلام ئەمەی ئەمە جارێ دەستی پێیانە جاری تر دەستەکتی تۆ بە گڵەکە اینجا قۆڵت هەڵەکەی سەعات و ئەڵقە ئەوانە لە ئابەی لە دەستا بەم جۆرە ئەوە دەست و تۆزی پێوەیە لە سەری پەنجەکانی دەستی ڕاستەوە ئاوا دەستی چەپت ئەبەی ئاوا ئەیهێنیتەوە بۆ ئێرە ئەمیش بەم دەستەکەیش ئاوا ئەیهێنی تا ئانیشک و ئەیهێنیتەوە بۆ ئێرە ئیتر تەیەموم هەر ئەمە هەیە لەم کوورەی ئەرزا قاچی زامارە ئەڵێ تەیەمومی پەنجەکەم کرد گوێی زامارە ئەڵێ دەسم کتاب عرضا و تەیەمومی گوێچکەکەم کرد تەیەموم نییە نازانی پرسیار بکە بەنیاتی ئەوەی کە وا تەیەمومی غوسڵی بۆ ئەکا جارێکی تر دەستی پێ ئەکوتێ باڵی ڕاستی ئاوا لێ ئەکا و باڵی چەپی ئاوا لێ ئەکا و جەنازەکە ئەپێچرۆێ بن بۆ سەر قەبرا بەڕێزان ئەو تەیەمومەی من چوومە ماڵەکان هیچی دروست نییە یەک تەیەموم لە ماڵا ئیستا دروست نییە دەست بکتی بە فەرشەکەی ماڵی خۆتانە هەندێ بەڕێزیش فتوایان داوە بۆ خەڵکی ئەڵێ هەر بە بەتانیەکەو دروستە حاجی ممکە مەنیج هەر دەستکە بە کومبارەکەی خۆتان دروست نییە خەڵکینە خەڵکینە ئەم زەمانە هیچ ماڵێ تۆزی لێڵ ناسێ کاشیە کۆنکرێتە دیوارەکەی بۆیاخە فەرشەکانی هەموو ڕۆژی ئەتەکێنرێ تەیەموم بەوە دروست نییە ئەی بڕۆ کەلاوەیە بدۆزەرەوە ئەو خانوانای هەیکەلە ناوەکەی وشکە تورەکەیەکی برنجی پێنج کیلۆیی دە کیلۆیی بەرە تۆزێ خۆڵی پاکی تێکەو بێنی بەهار لە ماڵا بێ بۆ تەیەموم با خۆڵی وشک لە هاوینا هەڵیگرە بەهار بێ بۆ تەیەموم وەکو چۆن شتی زۆرتان هەڵگرتوە کەڵکی نیە با ئەم خۆڵەش لە سوچێکا بێ بۆ تەیەموم بریندار ئەبێ بە خۆڵ تەیەموم بکا نەک دەست بکرێ بە فەرشەکە کە قورئان بخۆی و سێوەسێش تەڵاق بخۆی تۆزی لێ بەرز نابێتۆ نە قورئان دەکەیۆ و ئەبێ تۆز بێ خۆڵ بێ خۆڵ ئەوە ئەوە وتەیەموو کابرا شوێنێکی بریندارە یا مەسەلەن غسڵی جەنابەی لەسەر و ئاوی دەست ناکەوێت حەمام نییە لە شوێنێکایە بە هیچ کللوجێک ناتوانێت خۆی بشۆرێ ئەگەر خۆڵی دەستکەوت ئەتوانێت دەست پێ بە خۆڵەکە بێنێ بە دەموچاویە جارێکی تر دەستی پیاو کتێبێنێ بە باڵی ڕاست و باڵی چەپ پیاو نوێژەکەی بکا دوایی کە خۆی شۆرد تەواو غسڵی ئەکا ئەگەر ئاوی دەستکەوت چووە حەما ئینجا نیەتی غسڵە یەنێ بۆی غسڵەکە بە یەکزاری لەسەری لاچێ بەس تەیمومەکە موقتە بۆی تۆ لەو کاتا نوێژەکەت نەڕوا عیبادەتەکەت لە دەست دەرنەچێ ئەوەنە گرنگ گرتوتە ئەوە ئەوە ئینجا باسی کفن کفنیش لای ئێمە نازانم پێی بڵێن کفن یانی مردوویە مردووە لەو ماڵە هەر ئەوەی دەسەکەوێ جاری وایە ئەوەنە نییە کە بەشی بکە چی بکەین بە کفنی مردوو باشە هەر قوماشێک بە زیندوی دروست بێ لە بەری بکەی لە مردنا دروستە بکرێ بە کفنی ئینسان بەڵام باشترین قوماش بریتە لە جۆری سپی ئەو جۆرەیان کە سپیە ئینجا باش وایە کفنی پیاو و کفنی ژن بەم جۆرە بن کە بۆتان باس دەکەم. یەکەم، پشتەماڵێک ئەپێچرێ لە بەینی ناوک و ئەژنۆی لە ژێری ژێرەوە. پشتەماڵ خاولییەک با بڵێین شەست سانتیمەتر یا نەوەد پانە و مەتر و نیوێکیش درێژە، ئەیپێچی لە بەینی ناوک و ئەژنۆی. تونیەکەی لێی، ئەمە پێڵێن پشتەماڵ، عەرەبی، ئیزار. دووەم قەمیسێک، کراسێک، لە ملی هەتا قولە پێی. لای ئێمە کراسی بۆ کەن قورئان بە ئا ئەوەنە ئەوەنە. ئەوە چیە ئەڵێ ئەوە کراسەکەیەتی. ئێمە کەی کراسە؟ کراس ئەبێ لە مل هەتا قولە پێی بێ ئەو مردووە. لە ملی تا قولە پێی. ئەو قوماشی کرا کفنەکە قوماشی کفنەکە دوولا ئەکەیتەوە. دوقەی ئەکەیتەوە بڵێن ئەمە قوماشی کفنەکەیە ئاوا دوولای ئەکەینەوە ئا ئاوایی ئەبێ ئەوەنە درێژ بێ بەقەو جەنازەکە لە ملی تاپی ئا لێرە مقەسێکی لێ ئەنێین تۆزێ ئەمەی پێشەوە یەخەکەیەتی زیاتر دایەدڕین و ئەیکەینە بەری بەسەر پشتەماڵەکە ئەوە دوو سێهەم لەفافەیەک یانی قوماشێکی درێژ کە ئەگەر جەنازەکە سەد و هەشتا یە با ئەم دوو مەتر و بیست بێ وەکو شەڵتە ئەیخەینە ناوی ئەیخەینە ناوی لای چەپی یەنین لای ڕاست یەنین بەسەر لای چەپیا دوایی لە خوارەوە ئەیبەسین لە سەرەوە ئەیبەسین لای ئەژنۆیا ئەیبەسین لە ناوکی ئەیبەسین پێویستی کرد لە شوێنێ تریشا ئەیبەسین بۆی نەکرێتەوە ئەمە لای کەمی کفن ئەم ئەمانەیە لای کەمەکەی پشتەماڵێک، کراسێک، شاکفنێکیش کە ئەخرێتە ناوی. ئەگەر کابرا بووی، باش وایە کڵاوێکیشی بۆ بکەی، شتێکە وەکوو کڵاورگ ئەکرێتە سەری ئەوە ئەوە. وە باش وایە کفنێکی تری گەورەی بۆ بکەی، شاکفنێکی تر، ئەو شەڵتەییەکە کە ئەخرێتە ناوی. یانی ئەوانە بن بە دووان، کراسەکە سیان، پشتەماڵەکە چوار، کڵاوەکەیشی پێنج. ئەمە بۆ ژن و بۆ پیاو ئەمە باشە. بۆ ژن شتێکی بۆ کەن بۆ مەمکەکانی. تن پێ بەسی بۆی نەکرێتەوە ئەوانە ئەوەش ئەگەر بوو باشە نەبوو هەر ئەو پێنج پارچە بۆ ژن و بۆ پیاو حەقی خۆیەتی و شەرعەن خوا پێی داوە ئەگەر بووی ئەبێ لە ماڵەکەی خۆی بۆی بکرێ ئەگەر نەبوو ئەبێ وارسەکانی بۆی بکەن ئەگەر نەبوو موسڵمانێ خێری کرد لەوە بۆی بکەن. ئینجا پێویستە ئەو کفنەیش بۆنی خۆشی پێوە کرێ بەڵام عەتروشتی وا نا چونکە ئەو عەترانە زۆربەی زۆر ئەو جەنازەیە داڕزێن و هەڵیەتەکێنن بۆنی بخورد و ئەوانە باشە بخورد ئەو بۆنانەی کەوا ئەمێنەوە و باش وایە لۆکە بهێنرێ بوخوردی پێوە بکرێ بخرێتە بن باڵی و ئەوانە ئینجا سەر ناوکی و ئەوانە ئینجا ئەو شوێنانەی کەوا کونی تیایە بۆی ئامادە بکرێ و ئینجا دوای کفنەکەی پێوە ئەپێچیت و ئەپێچیتەوە و ئامادە ئەکرێ بۆ نوێش ئەبرێتە شوێنێکی پاک ئەو تابوتە بێ پاک بێ ئینجا لە بەردەما دانرێ و نوێژی لەسەر ئەکرێ و نوێژەکە و بەخاک سپاردنەکەی هەڵەگرم بۆ هەفتەی داهاتوو بە حەول و قوەتی خوا خوای گەورە لە گوناهی من و ئێوەش خۆش بێ عاقیبەتمان خێر بکا و ئیسڵاحی حاڵمان بکا خوا لە مردوەکانمان خۆش بێ خوایە لە مردوەکانمان خۆش بی خوایە زینۆکانمان عاقیبەت خێر بکەی خوای ئیسڵاحی حاڵمان بکەی وڵاتمان پڕ لە خێر و بەرەکەت بکەی خوای خەڵکێکی زۆر داوای نەخۆشی لێ کردوین لێرە لە هەڵەبجە لە شارەکانی تری کوردستان ئەو نەخۆشانەی لە هیندستانن، ئەو نەخۆشانەی سەرەی عەمەلیاتیان بۆ گیراوە، ئەو نەخۆشانەی کەسوکاریان گیریان کردووە بە دەستیانەوە، بە ناوی پیرۆزت داوات لێ ئەکەم خوایە شیفایان بدەی، خوایە ڕەحمیان پێ بکەی، خوایە شیفایان بدەی، خوایە ڕەحمیان پێ بکەی. هەر ماڵێ موشکیلەی هەیە خوایە چارەسەری موشکیلەکەیان بکەی. هەر کەسێ دەردێکی هەیە خوایە دەردی دەرمان بکەی. ئەوەی نەدار و قەرزارە خوایە بە هانایەوە بچی. ئەوەی گیراو و ئەسیرە خوایە ڕزگاری بکەی.